لە بەشی سێیەم گەیشتینە پاری یانزە، شێوازی دوژمن بۆ خۆ پەیدا کردن، ڕێگەی خۆ پاراستن لە دوژمن کاری. تیۆدۆر ڕۆزفڵت یەکێکە لە بە ئاگاترین سەرە کۆمارەکانی ئەمریکا، ئەو کاتەی کە لە کۆشکی سپیدا لە ناوەندی فەرمانڕەواییەکەی خۆیدا پێگەی هەبوو وەک دان پیانانی خۆی وتی. ئەگەر لە سەدا حەفتا و پێنجی کارەکانی خۆمدا ڕێگەی ڕاستم بڕیبێت، دەتوانم وەک مرۆڤێکی سەرکەوتوو متمانەم بە خۆم هەبێ. لە کاتێکدا یەکێک لە پیاوانی ناودار، بەئاگا و دەسەڵاتداری سەدەی بیستەم وەها دەربڕینێکی هەبێت، دەبێ من و ئێوە چی بڵێین؟ بەبێ پەردە دەیڵێم، ئەگەر ئێمە لە سەدا پەنجا و پێنجی کارەکانمان ڕێگەی ڕاستمان بڕیبێت، نەک تەنها دەبێت متمانەمان بە خۆمان هەبێ، بەڵکو دەبێت خۆمان بە مرۆڤێکی تەواو سەرکەوتوو بزانین. ئەگەر بە واقیعبینییەوە گەیشتینە ئەو بەرەنجامە کە لە سەدا پەنجا و پێنج ی کارەکانتان ڕاست و دروستە، بەبێ ترس دەتوانن بچنە واد ئستریت، ڕۆژانە یەک ملیۆن دۆلار داهاتتان هەبێ. بێگومان ئەم توانایەش بەدەست دێنن کە فڵانە سەماکەری جوان و ناسراو مارە بکەن بۆ خۆتان، بەڵام گەر پێچەوانەی ئەم مەسەلەیە ڕاست بێت واتە لە سەدا پەنجا و پێنجی کارەکانتان ڕێگەی نادروستان بڕیبێت و تەنها کەمێکتان ڕاست بێت چی؟ بەڕاست لەم بارودۆخەدا دەتوانن بە کەسانی تر بڵێن. کە ئەوان هەڵەیان کردووە یاخود لە هەڵەدان، مرۆڤ هەڵە دەکات و مرۆڤێک دەتوانێ خۆی بە سەرکەوتوو بزانێ کە ڕێژەی هەڵەکانی کەمترە، بە سەرنجدان لەم بیرۆکەی سەرەوە، ئایە پێتان خۆشە کە ڕاستەوخۆ هەڵەکانتان بە ڕوودا بدەنەوە؟ من کە هیچ پێم خۆش نییە، بەڵام هەندێک جار پێویستە کە هەڵەکانی کەسانی تر وەبیریان بهێننەوە. ئەو کات چی دەکەن؟ بەڕێزان لەو حاڵە ناچاریانەدا دەتوانن بە سەیرکردنێک یاخود گۆڕینی لەحنی خۆتان واتە شێوازی ئاوازی دەنگتان بەبێ ئەوەی پێویست بە زیادکردنی هیچ وشەیەکات هەڵەیان تاوانی کەسی بەرامبەر بچێشنەوە بەڕویدا ئەگەر بە کەسێک بڵێن رێگەکە بە هەڵە دەڕوات نابێت چاوەڕێ ئەوە بن کە لەگەڵتان هاوڕابێت. چونکە ئێوە بە چ زوویەکی ژەهراوی برینێکی سەختتان کردۆتە زانیارییەکانی کەسایەتی ڕێز و بەگشتی هەستی خۆپەسەندنی ئەو، ئەویش لە بەرامبەردا دەیەوێت تۆڵەی ئەم برینەی بکاتەوە، ئەو هێشتا نەگەشتۆتە ئەو پلەی کە لە کار و یاخود بیرۆکەدا واتە هەڵەکەیدا گۆڕانکارییەک هاتبێتە دی. ئێوە ئەگەر هەموو دانایی ئەفلاتون و ئەرستۆش وەک بەڵگە بۆ ئەو بهێننەوە، ناتوانن بیر و ڕای بگۆڕن. چونکە هەستی برینداربووی کە ئێوە هۆکاری بوون ئەو مۆڵەتەی پێنادات. هەرگیز و بە هیچ کەس نەڵێن دەمەوێت ئەمەت پێ بسەلمێنم، چونکە وتنی ئەم ڕستەیەش لە کارە نادروست و نەشیاوەکانە. ئەگەر بە کەسانێک بڵێیت دەمەوێت چەند خاڵێکت وەبیر بێنمەوە تاکوو بیروباوەڕت بگۆڕی، بێگومان بە، نە، هەر دژایەتی ئەوت وروژاندووە، بەڵکو خۆنەویستانە شەڕت لە دژی ڕاگەیاندووە، لە کاتێکدا کە بەهێم نی و لەسەر خۆیشەوە زۆر بە سەختی دەتوانرێت بیروڕای کەسێک بگۆڕی، چۆن دەتوانن بە شەڕ و مشتومڕ ئەم کارە ئەنجام بدەن؟ بەڕاست بۆچی بەم کارەمان چێژە بۆ خۆمان بنێینەوە و خۆمان تووشی دەردەسەری بکەین؟ لە کاتێکدا کە ناچارن بابەتێک بە کەسێک بسەلمێنن، زۆر ئارام و بەبێ ئەمەی کە بەرامبەر هەست بە مەبەستی ئێوە بکا، دەتوانن کارەکەتان ئەنجام بدەن، بە تا ئەچیتر کارەکەتان بەم شێوەیەی لای خوارەوە بێت. بە جۆرێک بە خەڵکان وانە بڵێنەوە کە وا نەزانن وانەیەکتان پێ وتوون، چونکە ئەو شتانەی کە دەرک نەکراون وەک ئەو شتانەن کە فەرامۆش کرابن. لۆرد چستەرفیلد، ئەو ناوە ناسراوەی کە بیروبۆچوونەکانی لە ڕێگەی پەیوەندییەکانی مرۆڤەکانەوە ڕاگوشاوە، ئەم ئامۆژگارییەی لای خوارەوەی بۆ منداڵەکەی وتووە، تا ئەو جێگەی کە دەتوانی عاقڵانەتر لە خەڵک ڕەفتار بکە، بەڵام هەرگیز دەربارەی. کارە عەقڵانەکانت لەگەڵ کەسدا مشتومڕ مەکە. لۆرد چستەرفیلد لە ڕوونکردنەوەی ئەم دەقەی سەرەوەدا دەڵێت، ئەمڕۆ لە هەموو ئەو شتانەی کە بیست ساڵ لەمەوبەر بێ یەک و دوو هەموویانم پێ قبوڵ بوو، بێجگە لە خشتەی لێکدان هیچ شتێکی تریانم پێ قبوڵ نییە. تەنانەت کاتێ بۆچوونەکانی ئەنشتاین دەخوێنمەوە، دووبارە گومان و دوودڵی وازم لێ ناهێنێ، لەبەر خۆمەوە دەڵێم، ناکا بیروڕایەک دەرببڕم کە بیست ساڵی تر خۆیشم پێ قبوڵ نەکرێت. بەڵێ ئەمڕۆ وەکو جاران لە هیچ شتێک دڵنیا نیم. سوقرات لە ئەسینا زۆر جار بە شاگردەکانی دەگوت تەنها شتێک کە لێی دڵنیام ئەمەیە کە هیچ شتێک نازانم. لە نێوان زانایانی ناوچەی ڕۆژهەڵاتدا هەروەها زۆرێک هەن کە دانیان پیادا ناوە کە هەرچی زانست و زانیاریان زیاد کردووە بە هەمان ڕادە پەیان بە نەزانی خۆیان بردووە. ئەمە لە تایبەتمەندیەکانی مرۆڤە کە بە هەر دەستکەوتێک ئەوا کۆمەڵە مەسەلەیەکی تازە لەبەردەم خۆیدا دەبینێتەوە کە هیچیان لێ نازانێت. ئازیزان، کاتێک کەسێکی وەک سوقرات کە تێپەڕبوونی دەیەها سەدە ڕاستی دەستکەوت و زانیاری ئەوی سەلماندووە، دان بە نەزانینی خۆی دابنێ، ئەی چۆن من و ئێوە کە کۆمەڵە مرۆڤێکی ئاسایی زیاتر نین دەتوانین خۆمان لە سوقرات بە باشتر دابنێین؟ بە وەها بیروڕایەکەوە کە من هەرگیز بە کەسانی تر ناڵێم ڕێگەکەیان هەڵەیە. ئەوەی جێی سەرنجە ئەمەیە کە لەم شێوازە چ بەرەنجامێکی گونجاو و مەرگرتووە. من کاتێک کە کەسێک بابەتێک بە هەڵە پێشکەش دەکات و یاخود تووشی کارێکی ناشایستە دەبێ، بەم جۆرە بابەتەکەی لەگەڵدا تاوتوێ دەکەم. تکایە کەمێک سەرنجم بدەنێ. من جۆرێکی تر بیرم دەکردەوە. ئەگەرچی بۆی هەیە هەڵەم کردبێ، چونکە چەندەها جار تووشی هەڵە بووم، تکاکارم سەرنجی بیروڕاکەی من بدەن، چونکە حەز دەکەم ئەگەر هەڵەیەک لە کارەکەمدا هەبێ ڕاستی بکەمەوە. کەواتە باشترە جارێکی تر چاو بە ڕاستێکاندا بخشێنینەوە، ئێوەش لەم شێوازەدا سوود وەربگرن، چونکە ئەنجامێکی سەرسوڕهێنەری دەبێ، هیچ کەس لە هیچ بارودۆخێکدا ڕەخنە لەم وشانە ناگرێ، ئەگەرچی ئەم شێوازە لە داهێنانەکانی من نییە، بەڵام ئەم شێوازە لەلایەن زانایەکەوە سوودی لێ دەبیندرا کە پاش بێگومان بوون لێی بە باشم زانی پەیڕەوی لێ بکەم. بەڕێزان من جارێکیان لەگەڵ، ئێستیفانسون، گەڕیدە و زانای بەناوبانگ چاوپێکەوتنێکم کرد، ئەم پیاوە زانایە یانزە ساڵ لە تەمەنی خۆی لە گۆی باکووردا بەسەر بردبوو. شەش ساڵی ئەو ماوەی بە خۆراکێک بەسەر بردبوو کە بریتی بوو لە ئاو و گۆشت. من پرسیارم لێ کرد، بەم جۆرە خوارنە لەو شوێنە نیازی چ جۆرە شتێکت هەبوو؟ ئایە و ئایە ئەو ئەنجامەی کە دەدویست دەستت کەوت؟ وەڵامەکەی بەڕێز، فان سون هەرگیز لەبیر نەکەن، ئەو بە لەسەرخۆییەوە لە وەڵامی مندا وتی، زانایەک هەرگیز هەڵناستێت بە سەلماندنی شتێک و تەنها هەوڵ دەدات کە ڕاستییەکان دەست بخا. ئەگەر ئێوەش قەناعەتتان هێناوە کە پەیڕەوی لە شێوازی زانایان و شارەزایان بکەن، دڵنیا بن کەس ڕێتان لێ ناگرێ. ئەگەر دان بە هەڵەکانی خۆتاندا بنێن، هەرگیز دووچاری زەحمەت نابن و جێی بایەخە کە دانپێدانانی هەڵەکان لە مشتومڕیشتان بە دوور دەگرێ، چونکە بەم جۆرە کەسانی تریش ناچار دەکەن کە هاوشێوەی ئێوە ڕێگەی یەکسانی و هاوسەنگی بگرنە بەر، بێجگە لەمەش کەسانی تریش ناچار دەکەن کە نەکا ئەوانیش تووشی هەڵە بووبن ئەگەر دڵنیان کە کەسێک هەڵە دەکات و ئێوە بەنیازن سەرسەریانە هەڵەکەی بدەنەوە بە ڕوودا سەرەتا بیری لێ بکەنەوە. کە چی ڕوودەدات؟ با بە هێنانەوەی نموونەیەک بابەتەکە زیاتر ڕوون بکەینەوە. بەڕێز لیز کە پارێزەرێکی لاوی ئەمریکاییە، لەم دواییانەدا بابەتێکی زۆر گرنگی لە یەکێک لە دادگا گەورەکانی نیۆیۆرکدا تاووتوێ دەکرد کە ئەم بابەتە گرنگە پەیوەندی هەبووە بە ڕێژەیەکی زۆری پارەوە. لە میانەی مشتومڕدا یەکێک لە قازییە باڵاکانی دادگا بە بەڕێز لسی وت، یاسای هێزی دەریایی سنووری ئەم بابەتە تایبەتیانەی بۆ شەش ساڵ داناوە، وانییە؟ کاتێک قازی لە قسەکردن بۆوە بەڕێز لس، سەیرێکی کرد و بە سەرسەریانە پێی وت، نەخێر بەڕێز، یاسای هێزی دەریایی هیچ سنوورێکی بۆ ئەم بابەتانە دانەناوە و دواجار کە بەڕێز لز ئەم بابەتانەی بۆ باس کردم وتی. لەگەڵ وتنی ئەو قسەیە بێدەنگییەکی مەرگبار بەسەر هۆڵی دادگادا زاڵ بوو، وەک بڵێی پلەی گەرمی دابەزی بۆ ژێر پلەی سفر، ئەگەرچی هەق بە من بوو قازی بە هەڵەدا چووبوو، بەڵام ئایا لەمەی کە لەناو ئەو جەماوەرەدا هەڵەیەکم دابۆوە بەڕوویدا سوپاسی کردم، نا، هەرگیز، هێشتاش دەزانم دەبوو ئەو مشتومڕە من تیایدا سەرکەوتمایە، چونکە بەڵگەی پێویستم خستبووە بەردەم و باشتر لە هەر کارێکی تر قسەم کردبوو، بەڵام بەهۆی ئەوەی هەڵەی پیاوێکی تێگەیشتوو زانام لەبەردەم کۆمەڵێکدا دابۆوە بەڕوویدا، لەم کێشەیەدا سەرنەکەوتم، من بە ئاشکرا هەڵەیەکم دابۆوە بەڕوویدا، ئەویش بە ئاشکرا پێی ناخۆش بوو، بە ڕاکەی خۆی لە بەرامبەر ئەو جەماوەرەدا بێڕێزی بەرامبەرم نواند. لە نێوان خەڵکدا کەسانێک کە مەنتیقی بیر دەکەنەوە زۆر کەمن کە لە بەرامبەر ئەم ژمارە کەمەدا زۆرینەیەک بوونیان هەیە کە بەبێ جیاوازی کینەیی و هەڵەکارن. منیش لەم زۆرینەیەم، هەوڵدەدەم ڕێگەچارەی بۆ بدۆزمەوە. ئەم زۆرینەیە بەهۆی لەخۆبایی بوون و حەسادەت و بەدگومانی کوێر بوون. خاڵی سەرنج لە نێوان ئەم دوو گرووپەدا ئەمەیە کە هیچ یەک لەوان ئامادە نین بە ئاسانی واز لە بیر و باوەڕەکانی خۆیان بێنن و گۆڕانکاری تێدا بکەن. ئایا ئێوە بە ئاسانی ڕازی دەبن کە ئایینزای خۆتان بگۆڕن؟ لە ئاستێکی نزمتردا، ئایا پێتان خۆشە کە ئەو خواردنانەی کە ساڵەهای ساڵە حەزتان لێی بووە و بە دەمتان خۆش بووە، بە قسەی من دەیڵێم خواردنێکی باش نییە و بیگۆڕن بەو خواردنەی کە من پێم باشە، ئێوەش بیگۆڕن؟ من کە گومان ناکەم تەنانەت ئامادەش بن بە قسەی من بیروڕای خۆتان دەربارەی کلارک گیبڵ و هەمفری بۆگارت بگۆڕن هەربۆیە ئەگەر ئێستاش هەر سوورن لەسەرەوەی کە هەڵەکانی خەڵکانی تر بدەنەوە بەڕوویاندا پێشنیار دەکەم هەموو ڕۆژێ دەمەو بەیان پاش خواردنی نان و چایی دابنیشن و ئەم دێڕانەی لای خوارەوە بخوێننەوە کە لە کتێبی پڕۆفیسۆر جیمس هاردی ڕیدنسونەوە وەرم گرتوون. هەندێک جار بەبێ هیچ هۆکار و بەڵگەیەک بیروڕای خۆمان دەگۆڕین، بەڵام ئەگەر پێمان بڵێن کە ڕێگەکەمان نادروستە و بە هەڵەدا دەچین، ئەوا لەم تۆمەتە پەرێشان فکر و ناڕەحەت دەبین، بیروباوەڕە جۆراوجۆرەکان زۆر بە خێرایی وەردەگرین و، بەڵام ئەگەر کەسێک بیەوێ لەو بیروباوەڕانە پاشگەزمان بکاتەوە، ڕەگی لاملمان دەئاوسێ. لێرەدا ئەوە بیروباوەڕ نییە کە بۆ ئێمە ئازیز و بەڕێزە، بەڵکو هەست دەکەین کە خۆپەسندی و لەخۆباییبوون و کەسایەتیمان کەوتۆتە بەر هەڕەشە و دەستبەجێ بەرگری لێ دەکەین. خۆشەویستانم، ئازیزانم، لە واقیعدا ئێمە بەرگری لە خۆپەسەندی دەکەین نەک لە ئەندێشە. لە ژیانی مرۆڤدا جێناوی کەسی یەکەم، من، کە تاکە وشەیەکی دوو پیتی بچووکە، ڕۆڵێکی زۆر گرنگ دەبینێ. ئەگەر مانای ئەم وشە دوو پیتییە بە جوانی دەرک کەین، ئەوە هەنگاومان ناوەتە ناو ڕێگەی خۆناسین کە سەرەتای واقیعی عەقڵ و زانستە. کاتێک کە دەڵێن کتێبی من، خانووی من، وڵاتی من، باوکی من، ڕۆڵەی من و خودای من، هەستی خاوەندارێتییەک دەگوێزنەوە بۆ بەرامبەر کە ئەرکێک دەخاتە سەر شانتان. ئەگەر ڕەخنە لە شتێک بگیرێت کە من خاوەنیەتی توڕە و ناڕەحەت دەبین، لە کاتێکدا زۆر شت هەن کە مومکینە ڕەخنەیان لێ بگیرێ، بەڵام چونکە لەگەڵ مندا پەیوەندی نییە، نابێتە هۆی ڕەنجانمان. واتای وەها قسەیەک ئەمەیە کە هیچ کەسێک هەبوونی عەیبە و ڕەخنەی پێخۆش نییە، هەموومان سوورین لەسەر ئەوەی کە لەسەر بیر و باوەڕ و دەستکەوتەکانی خۆمان پێداگیر بین و هەمیشە بە ڕاست و دروستیان بدەینە قەڵەم. بە واتایەکی تر زۆر دژوارە ئەوە قبووڵ بکەین کە دەستکەوت و بیر و ڕاکانمان هەڵەیە. هەر کاتێک کەسانی تر ڕەخنە لە بیر و بۆچوونەکانمان بگرن و گومانی لێ بکەن، دەستبەجێ هەزار و یەک بەڵگەیان بۆ دەهێنینەوە کە بیر و ڕای بەرامبەر خۆی هەڵەیە و نەک بیر و ڕای ئێمە. لە وەها بار و دۆخێکدا کە مشتومڕ دێتە کایەوە، ئێمە بە خستنە ڕووی بەڵگە لە بیر و ڕاکانمان بەرگری دەکەین. ماوەیەک لەمەوبەر کەسێکم ڕاسپارد کە لە بواری ڕازاندنەوەی ناوماڵدا دەستی هەبوو تاوەکو بارودۆخی ناوماڵەکەم بۆ بڕازێنێتەوە ئەو پیاوە کاتێک کارەکەی تەواو کرد و حیسابەکەی پیشاندام واقم وڕما ئەو ڕێژەیە لەگەڵ بۆچوونەکەی مندا نەدەگونجا بەڵام کاتێک کرابوو دەبوو پارەکەی بدرێت چەند ڕۆژ پاش ئەوە یەکێک لە هاوڕێکانم هاتە ماڵی ئێمە و سەیرێکی دەرو دیواری ڕازاوەی ماڵەکەمی کرد کاتێ پرسیاری بڕی تێچوونی لێکردم منیش وەڵامم دایەوە بە هاوارەوە وتی چی دەڵێی؟ ئەو ژمارەیە ترسناکە. دەترسم تۆیان هەڵخەڵەتاندبێت. ئەو هاوڕێیەم ڕاستی دەکرد. بەڵام کەمتر کەسانێک هەن کە دان بە هەڵەکانی خۆیاندا بنێن و منیش چونکە جیاوازیم لەگەڵ ئەم مرۆڤانەدا نییە بۆ پاساوی کارەکەم وتم کاڵای لوکس و ڕازاندنەوە گرانبەهان ئەم کاڵایانە چونکە بۆ هونەر بەکاردەبرێن بە هەر نرخێکیش بفرۆشرێت هەر کەمە و هێشتا هەر هەرزانە ئەگەرچی ئەم قسانەم بۆ پاساودانی کارەکەی خۆم کرد ڕۆژێک دوای ئەوە هاوڕێیەکی تر هاتە سەردانم، ئەم هاوڕێیە بە پێچەوانەی ئەوەی یەکەم لە ڕازاندنەوەی ژوورەکە زۆرێک ستایشی کرد و وتی، چەندە حەز دەکەم منیش خاوەنی وەها کاڵاگەلێکی بە نرخی جوان بوومایە. ئەم کاڵایانە زۆر بە نرخن و هەرچەندەت لە بریاندا بێت هێشتا هەر کەمە. کاردانەوەم لە بەرامبەر ئەمیاندا بە تەواوەتی جیاواز بوو چونکە بەوم وت، ڕاستەکەی ئەوەیە من ئەوەندە دەوڵەمەند نیم کە بتوانم پارەی وەها ڕازاندنەوەیەکی گرانبەها بدەم و ئێستاش زۆر بە داخەوەم کە وەها پارەیەکم لە دەست دەرچووە. لە وەڵامی پرسیاری یەکەمدا هەوڵم دەدا لە ڕاستی دەرباز بم، بەڵام لە بارەی پرسیاری دووهەم گوێری خۆمم دەست کەوتەوە، دانم بە هەڵەیەکی خۆم دانا کە هۆی ڕەفتاری دووهەمم لە سەرخۆی و بەڕێزی هاوڕێی دووهەمم بوو، هاوڕێی یەکەم هەوڵی دابوو هەر لە بنەڕەتەوە ڕەفتارەکەی من بە هەڵە بزانێت و منیش لە بەرامبەریدا سەنگەرم گرتبوو، بەڵام هاوڕێی دووهەم بەها و دەردی و دەربڕینی حەز بە هەڵەیەکی وەک هەڵەکەی من کردن ئەو بوێریەی لە مندا بەدی هێنا، کە لە دانپیاداناندا نەترسم و سەنگەر نەگرم، جگە لەم بابەتە بە گوتنی من، هەروەها هیچ بەڵگەیەک نییە کە وامان لێ بکات دان بە هەموو شتێکدا بنێین و شانازی بکەین کە هەڵەمان کردووە و ڕێگەی نادروستمان بڕیوە، ئەگەر کەسێک بە زۆر بیەوێت ئیعترافمان پێ بکا، وانازانم بتوانێ لە سەدا سەد سەرکەوتن بەدەست بێنێ. هوراس گریلی بەناوبانگترین ناوی دژ لە دونیای ڕۆژنامەگەریدا کە یەکێک بوو لە بەڕێوەبەرانی ڕۆژنامەکانی ئەمریکا لە سەردەمی ئەبراهام لینکۆڵن و، ئەو سەردەمەی کە چیدی یاسای بەڕێوەبردنی تێدا هەڵوەشایەوە، لە هەموو ماوەی چالاکی خۆیدا بە ئاشکرا دژایەتی لێنکۆڵینی دەکرد و لەو باوەڕەدا بوو کە سەرەنجام لە ڕێگەی فشار و جنێو چۆکی پێدا دەدات و ناچاری دەکات تا بیر و ڕاکەی خۆی بگۆڕێت. بەڕێز هوراز گریلی چەند مانگێک ئەم شێوازەی پەیڕەو دەکرد. تەنانەت لەو شەوەشدا کە ئیبراهام لینکۆڵن بە گوللەی بوت لە پێ کەوت و کوژرا، ئەم ڕۆژنامەنووسە وتارێکی توندوتیژی دژ بە سەرۆک کۆماری کوژراو نووسی کە لە ڕستەکانیدا تانە و تەشەر و سووکایەتی پێکردن ئاشکرا بوو. بەڵام ئایا توانی لینکۆڵن بکاتە هاوبیروڕای خۆی؟ هەرگیز! بە تەهدید و تۆقاندن، گاڵتەپێکردن، جنێودان و تەنانەت سەرزەنشتیش، ناتوانین بگەینە مەبەستێک، کە گۆڕانی بیروڕای خەڵکی بە قازانجی خۆمان بێ. لێرەدا خراپ نییە پێشنیازێکمان هەبێت بۆ ئەو کەسانەی کە پێیان خۆشە لە بواری ڕەفتار و هەڵسوکەوت لەگەڵ خەڵکانی تردا زانیارییان هەبێ. لەم پەیوەندییەدا ئەو کتێبەی کە بنیامین فرانکلین لەبارەی ژیانی خۆیەوە نووسیویەتی دەتوانێت بۆ ئەوان زۆر کاریگەر بێ. ئەم کتێبە یەکێکە لە باشترین و بەسوودترین ئەو کتێبانەی کە لە لایەنی فێرکاری ڕەفتاریدا نووسراوە. بنیامین فڕانکلین لە سەرەتای ئەم کتێبەدا نووسیویەتی کە چۆن سەرکەوتوو بووە لە دەستهەڵگرتن لە مشتومڕ و بگرە و بەردە و هەر ئەم گۆڕانەش خستیە ڕیزی گەورە سیاسەتمەدارەکانی ئەمریکاوە کاتێک کە فڕانکلین زۆر لاو بوو یەکێک لە هاوڕێ بە تەجروبەکانی ئەو دەباتە کەنارێکەوە و چەند خاڵی وەبیر دەهێنێتەوە کە ئەمە بەشێکیەتی بنیامین تۆ لاوێکی زۆر هەڵەشیت لەگەڵ هەر کەسێکدا کە دژایەتی بیروڕات دەکات بە توندی ڕەفتار دەکەیت و لایەنی کەمی ئەوەیە کە ئەو دەترسێنی، هەر لەبەر ئەمەیە کە هیچ کەس ڕاکەت پەسەند ناکا، جگە لەوەش هاوڕێیانی تۆ حەز بە دووری دەکەن لە تۆ تا لەگەڵ بوونت. خۆت دەزانی کە کەس توانای دژایەتی کردنی تۆی نییە، پێدەچێت هەر لەبەر ئەمەش بێت کە هیچ کەس هەوڵنادا بەرەو ڕێی ڕاست ڕێنمونیت بکا، چونکە سەرەڕای بێئاکامبوونی کارەکەی، خۆی هۆکاری ناڕەحەتی خۆشی بەدی هێناوە. بە تێڕوانین لەو خاڵانەی سەرەوە کە بۆم باس کردی، ئەم نادانیەی تۆ بۆ هەمیشە بەردەوام دەبێت و ئەم هەلەت دەست کەس ناکەوێت تاکو ببێتە یارمەتی تۆ و هەرگیز ناتوانی شتێک فێر ببی کە بە کەڵکت بێت. جێی سەرنجە کە بزانین بنیامین فرانکلین ئەم ئامۆژگاریەی هاوڕێکەی خۆی بە هەند وەردەگرێت و ئاگاداری ئەوە بۆوە کە هەق بەوە و خۆشی بەو پەڕی خێرایی بەرەو تێکشکان دەچێ. بنیامین لەگەڵ پەیبردنی بەم هەڵەی دەست بەجێ، هەستا بە نەهێشتنی کەموکوڕییەکانی خۆی. هەر لە زاری خودی فڕانکلین دەربارەی ئامۆژگارییەکانی هاوڕێکەی دەڵێت، کاتێک بە وردی وتەکانی هاوڕێکەم لێکدایە و ڕاستییەکانم بۆ دەرکەوت، ئەوا ئامۆژگارییەکانم گرتە گوێ و چیدی پاش ئەوە هیچ کات بەرگریم لە بیروبۆچوونی هەڵە و نادروست نەکردووە. من تەنانەت ئەوەندە بەرەو پێش چووم کە خۆم لە بەکارهێنانی وشەی ئاشکرا و سەخت دەگرتەوە. بۆ نموونە، لە بری وتنی بە تەواوەتی دڵنیامی، بێگومان و یاخود وشەی هاووێنەی ئەمانە بە ئاسانی دەڵێم. وابزانم وەیا وای بۆ دەچم وەها بێ. لە ڕابوردوودا ئەگەر کەسێک بابەتێکی باس بکردایە کە وام بزانیایە هەڵەیە، دەست بەجێ هێرشم دەکردە سەری، بەڵام پاش ئامۆژگارییەکانی هاوڕێکەم توانیم بەسەر خۆمدا زاڵ ببم و ئەگەر کەسێکیش تووشی هەڵە ببوایە ئەوا وەها لێکم دەدایەوە کە بەرامبەر تووشی هەڵەیەک بووە بێگومان پەی بە هەڵەکەی خۆی دەبات و جارێکی تر ئەو هەڵەیە چاک دەکا. وردە وردە سوودی ئەم گۆڕانکارییە دەرکەوت چونکە لە گفتوگۆکاندا زیاتر سەردەکەوتم و وتەکانیشم زیاتر جێی سەرنجی خەڵک دەبوون. ئەم شێوازە کە سەرەتا بەلامەوە زۆر سەخت بوو، سەرەنجام ئەوەندە ئاسان بوو کە بە شێوەیەکی ئاسایی لێهات و چیتر بۆ ئەنجام گەیاندنی تووشی زەحمەت نەدەبووم. وام لێهات کە وا گومان دەبم لەم پەنجا ساڵەی دواییدا هیچ کەس قسەیەکی سەخت و ڕەقی لە من نەبیستبێ. وای بۆ دەچم کاریگەری من لەسەر کەسانی تر هەر لەبەر ئەم شێوازەی ئێستام بێ، چونکە بە تەجروبە بۆم دەرکەوتووە کە بە لەسەرخۆیی و هێمنی چاکتر دەتوانم پێشنیار و بیر و ڕاکانی خۆم بە کەسانی تر بقوبڵێنم. لەگەڵ ئەمەشدا کە وتاربێژێکی باش نیم، بەڵام لە کاتی قسەکردندا بە زاڵبوون بەسەر وشەکان و هەڵوێستەیەک پاش وتە لەسەرخۆکان، بەردەوام سەردەکەوتم کە کەسانی تر تەسلیمی بیروڕای خۆم بکەم. ئایا شێوازی بنیامین فڕانکلین لە بازرگانیشدا کاریگەرە؟ بۆ ڕوونبوونەوەی بابەتەکە دوو نموونە دەهێنینەوە. بەڕێز ماهونی کە خاوەنی کارگەیەکی تەنکەر دروستکردنە لە نیۆیۆرکدا و کاری ئەو دروستکردنی تەنکەری تایبەت بە گواستنەوەی نەوتە، ڕۆژێکیان پێشنیارێکی گەورەی پێ دەکەن کە لەلایەن مشتەرییەکی گرنگ و پارەداری لانک ئایلەندەوەیە، نەخشەی تەنکەرەکە پاش ڕێکخستنی دەدرێتە دەست مشتەری و پاش ڕازیبوونی مشتەری لەسەری، دەستووری دروستکردنی دەدرێت. بەڵام بەدبەختانە پاش دەستپێکردنی کاروبار دۆخێکی خراپ دێتە ئاراوە. بەو پێیە کە کڕیار دەربارەی پێشنیارەکە خۆی لەگەڵ دەوروبەردا قسە دەکات و ئەوانیش پێی دەڵێن کە نەخشەکە بەتەواوەتی هەڵەیە و لەگەڵ زانستی سەردەمدا یەک ناگرێتەوە و سەرەڕای ئەمەش زیاد لە پێویست پان و کورتە. بە کورتی ئەوان ئەوەندە بە گوێی دا دەخوێنن تا ناوبراو توڕە دەبێت و تەلەفون دەکا بۆ بەڕێز ماهونی و سوێند دەخوات کە هەرگیز وەها تەنکەرێکی ناوێت و نایکڕێت. بەڕێز ماهونی لەم بارەیەوە وتی، بەدبەختیەکە لێرەدایە کە دروستکردنی تەنکەرەکە لە حاڵی تەواوبوون دابوو، دەبوو چارەیەکی بۆ بدۆزمەوە. بە ناچاری ورد و درشتی کارەکەم خستە بەر چاو و لە ئەنجامدا بۆم دەرکەوت کە هەق بە منە. سەرەتا تەنکەرەکە لەگەڵ نەخشەی مەبەستدا بچووکترین جیاوازی نییە، بەڵام موشتەرییەکەی من و هاوڕێکانی بەهۆی نەبوونی زانیاریی پێویست لەم زەمینەیەدا بارودۆخێکی نەشیاویان دروست کردووە. بەڕێز ماهونی پاش هەڵوێستەیەکی کورت سەرەتا بەڵگەکانی دروستبوونی کارەکەی خۆی دەربڕی. وتی، بەڵام ئەگەر لەم بارەیەوە بچووکترین یاداوەریەکم بە موشتەریەکەم بدایە ئەوا ئاکامی بەرهەمی لای سەرەوە زۆر مەترسیدار دەبوو هەر بۆیە چوومە سەردانی ئەو بۆ لانگ ئایلەند لەگەڵ چوونە ژوورەوەم بۆ نووسینگەکەی ئەو هەستا و چەند هەنگاوێک بەرەو ڕووی من هات و بەپەلە قسەکانی دەست پێکرد ئەوەندە وروژا بوو کە لە کاتی قسەکردندا دەستەکانی دەنوقاند و بەرەو دەموچاوی من دەیجوڵاندن. ئەو پاش ماوەیەک قسەکردن و سەر و دەست تەکاندان، سەرەنجام بە بیروڕای خۆی من و تەنکەرەکەی مەحکووم کرد. ئەو لە کۆتاییدا پرسی، دەی ئێستا دەتەوێ ئەم تەنکەرە چی لێ بکەیت؟ بە هێمنی وەڵامم دایەوە، هەرچی ئێوە بفەرموون. ئێوە دەتانەوێ تەنکەر بکڕن، کەواتە دەبێت بە تەواوەتی گونجاو بێت لەگەڵ زەوق و سەلیقەی ئێوەدا. بەهەرحاڵ یەکێک دەبێت ئەم بەرپرسیارێتیە بگرێتە ئەستۆ، ئێستا کە وەهایە ئەگەر وادەزانن کە ڕاست دەفەرموون ئەوا نەخشەیەکمان بدەنێ تاکو بەپێی ئەوە تەنکەری مەبەستتان بۆ دروست بکەم، ئەگەرچی تا ئێستا دوو هەزار دۆلارم سەرف کردووە بەڵام دەتوانم لەبەر ڕەزامەندی ئێوە کە موشتەریەکی چاکن لەو بڕە پارەیە چاوپۆشی بکەم. ئەمەش بڵێم کە تەنکەری دووەم بە پێی خواستی ئێوە دروست دەکرێت و بەرپرسیارێتی لەسەر ئەستۆی ئێوەیە. باش و خراپی پەیوەندی بە ئێمەوە نییە. ئەگەر وەها باش نییە ئەوا مۆڵەت بدەن لەسەر هەمان نەخشەی پێشوو بڕۆین کە من وا دەزانم هیچ کەم و کوڕییەکی نییە و بەرپرسیارێتی لە ئەستۆی خودی خۆمە. موشتەریە توڕەو هەڵەشەکەی من بەتەواوەتی بێدەنگ و هێمن سەیرێکی کردم و سەرەنجام بێدەنگیەکەی شکاند و وتی زۆر باشە بەپێی نەخشەکەی خۆتان کاربکەن بەڵام ئەگەر بەپێی خواستی من نەبوو ئەوە خۆتان و ئەوەش تەنکەرەکە بەڕێز ماهونی بەم جۆرە بەرپرسیارێتی کارەکەی گرتە ئەستۆ کاتێ کە هۆکەیم لێ پرسی وتی دڵنیا بووم کە نەخشەی ئێمە دروستە لەو کاتەشەوە تا ئێستا هەموو کارەکانی هەر دەهێنێتەوە بۆ لای ئێمە جێی سەرنجە کە بڵێم پاژە و تەنکەرەت چەند تەنکەرێکی تریشی لەسەر هەمان شێوە داوا کردووە. کاتێک کە ئەم پیاوە بە مشت کردنی پەنجەکان و توڕەیی و هەڵەشەیی لە ڕادەبەدەر سوکایەتی پێکردن بە منی دەوت کە نەشارەزام و نەزانم، زۆر هەوڵمدا خۆم کۆنترۆڵ بکەم و نەچمە ناو مشتومڕێکەوە کە هیچ ئاکامێکی ئەوتۆی تێدا نییە. ئەگەر بهاتایە و بەرگریم بکردایە و پێم بووتایە کە هەڵە دەکات و بۆچوونەکەی بە تەواوەتی هەڵەیە، ئەوا بێگومان کارمان دەکێشایە دادگا و ئەنجامەکەی لەناوچوونی دوو هەزار دۆلار و لەدەستدانی موشتەرییەکی چاک دەبوو. بە ڕوونکردنەوەی بەڕێز ماهونی، قەناعەتم کرد کە نابێت بە ئاشکرایی لەگەڵ کەسێکدا ڕووبەڕوو ببمەوە و پێی بڵێم هەڵە دەکەیت. دەکات. ئێستا نموونەیەکی تر، ماوەیەکی زۆر لەگەڵ پسپۆڕانی دار و تەختە مشتومڕ دەکەم و هەمیشەش ئەنجام ئەوەیە کە تێیان بگەیەنم کە بیروڕایان هەڵەیە و شێوازی کاریان نادروستە، بەڵام بەداخەوە هیچ گۆڕانکارییەک لە کارەکانیدا نابینم، ئەوان قبوڵ دەکەن کە کارەکەیان دروست نییە، بەڵام لە کاتی کڕیندا ئامادە نین بیروڕای خۆیان بگۆڕن و بەپێی بۆچوونەکەی من کە دەزانن دروستە مامەڵەکانیان ئەنجام بدەن، بە کاریگەری ئەم کەللە ڕەقیەی پۆڕەکان کۆمپانیا ڕایگەیاندووە کە هەزاران دۆلار زەرەری لێکەوتووە، ئەوان کاتێک لەسەر بیروڕای هەڵەی خۆیان پێداگری دەکەن، منیش ناچارم لەسەر بیروڕای خۆم کە بێ گومان ڕاست و دروستە پێداگری بکەم، بەڵام دەزانم لێرەدا یەک کێشە هەیە، یەک کێشە و بەس، ئەوان بۆ نایانەوێت بەپێی بیروڕای من کار بکەن؟ قسەکانی بەڕێز. کرولی هی چ سەردەمێکە کە بەنیاز بوو لە خولی دیل کارنجیدا ناوی تۆمار بکا بەڵام من بۆ ئەم پیاوە چیم کرد کۆمەڵە دەستورێکی تەجروبە کراوم لە یادە کە ئەو دەستورانە پێیان دەگووت کە پێویستە واز لە مشت و مڕ و بگرە و بەردە بهێنێ ئەو لە کەللە ڕەقیەکەی پێشووی هیچی چنگ نەکەوتبوو بە ناچاری دەستورەکانی منی وەرگرت و کاری پێیان کرد و ئەنجامی گونجاوی بەدەست هێنا ئێستا بزانن خۆی چۆن باسی ئەو ئاکامانەی دەکات. بەیانیەکیان زەنگی تەلەفونەکەم لێی دا کاتێک کە دەسکەکەم هەڵگرت دەنگێکی توڕە و ڕەقی پیاوێک گوێمی ئازار دا پیاوەکە کە بە تەواوەتی توڕە بوو پێمی وت ئەو تەختانەی کە لە ئێوەم کڕیوە زۆر خراپ و بێ سودن هیچ بە کەڵک نایەن و لەم مامەڵەیە هیچ ڕازی نیم ئەو لۆریەی کە هەڵگری بارەکەیە و ناردوتە لە بەر دەرگا ڕاوەستاوە و نیازی داگرتنی ئەو بارەمان نیە. هەر ئێستا شۆفێرەکە بانگ دەکەم تا پێی بڵێی کە لۆرییەکە بگێڕێتەوە. من لەو میانەیەدا هەلێکم گیرکەوت و پێم وت، لۆرییەک کە خاڵی نەکرابێت، لە کوێ ئاشکرایە کە بارەکەی ناپەسەند بێت؟ پیاوەکە بە هەڵەشەییەوە وتی، نزیکەی یەک لەسەر چواری بارەکەمان داگرت و پسپۆڕەکان کاتێ وتیان تەختەکان وەک نموونەکە نییە، ئەوا داگرتنیمان ڕاگرت. چەند ساتێکی تر لۆرییەکە بۆ گەڕانەوە ئامادەیە. پیاوەکە پاش ئەم ڕوونکردنەوەیە تەلەفوونەکەی داخست و مەجالی نەدا وەڵامی بدەمەوە. من دەستبەجێ بەرەو کۆمپانیاکەی ئەوان کەوتمە ڕێ. لە ڕێدا لە بەر خۆمەوە بیرم دەکردەوە کە باشترین ڕێگەی کۆتایی پێهێنانی ئەم مەسەلەیە چییە. لە ڕابردوودا کاتێک کە وەها بارودۆخێک پێش بهاتایە، دەست بەجێ باوەشم دەکرد بە بەڵگە و بورهانەوە و هەوڵم دەدا بە لایەنی بەرامبەر بقوبڵێنم کە هەڵە دەکا. بەڵام ئێستا بارودۆخەکە تەواو گۆڕاوە. دەبوو سوود لەو دەستوورانە ببینم کە لە پۆلدا وەرم گرتبوون. بە نیازی سوود وەرگرتن لەو دەستوورە دەرکراوانەی ناو پۆل، چوومە ناو کۆمپانیاکەوە. لەگەڵ چوونە ژوورەوەم بینیم کە پسپۆڕ و کڕیار چاوەڕێی منن. ئەوانیش خۆیان بۆ مشتومڕێکی تێروتەسەل ئامادە کردبوو. من بەر لە هەر کارێک بەرەو لای لۆریەکە چووم و وتم بەردەوام بن لەسەر داگرتنی بارەکە. لە هەمان حاڵدا ڕووم کردە پسپۆڕەکە و وتم تکایە لە نێوان ئەو تەختانەدا ئەوانەی کە وەک نموونەکە نین و ئێوە سوودی لێ نابینن جیا بکەرەوە. پاش ئەم ڕستەیە بێدەنگ بووم. بەبێ بچووکترین قسەیەک سەیری کارەکەی ئەوم دەکرد. پسپۆڕەکە بە سەختی خەریکی جیاکردنەوەی تەختەکان بوو، بەڵام زیاتر کاتەکەی لە هەڵبژاردنی بە گومانەوە بەفیڕۆ دەچوو. لە شێوەی هەڵبژارنەکەی ئەو تێگەیشتم کە کەمترین زانیاری دەربارەی ئەم تەختانە نییە، ئەو تەنها لەبارەی تەختە ئەستوورەکانەوە زانیاری هەبوو. ئەو تەختانەی من ناردبوومن هەموویان تەختەی کاش بوون و من زانیاریەکانم دەربارەی داری کاژ زۆر بوو لەگەڵ ئەمەشدا کە دەمزانی بەهۆی ناشارەزاییەوە لە هەڵبژاردندا سەرکەوتوو نیە ئەوا بچوکترین ڕەخنەم لە کارەکەی نەگرت و تەنها سەیرم کرد پاش چەند خولەکێک کە هەستم کرد پسپۆڕ ماندوو بووە ئەوا بۆ نەهێشتنی ماندوێتیەکەی بە لەسەرخۆیەوە بۆم وت بۆچی هەندێک لە تەختەکان وەک نموونەکە نین، ئەگەرچی بەو مەبەستەوە دەپرسم کە جارێکی تر وەها تەختەگەلێکی بێ سوود بۆ ئەم کۆمپانیایە نەنێرم، پرسیارە دۆستانەکەی من هەر زوو کینە و تووڕەیی ئەوی نەهێشت، بەڵکو پێدەچێت کە ئەم بیرە لەودا پتەو بووبێت کە پێدەچێت لە هەڵبژاردنی تەختەکاندا هەڵەی کردووە. هەر لەبەر ئەمە بوو کە بینیم جارێکی تر تەختە نەشیاوەکانی چاو پێدا خشاندەوە و ئەو کارەی بووە هۆی ئەوەی کە من بێگومان بم لەوەی پسپۆڕەکە شارەزایی تەواوی دەربارەی تەختەی کاژ نییە، چونکە کاتێک کە ئەو تەختە خراپەکانی جوێ کردۆتەوە چ پێویست دەکات جارێکی تر بەسەریاندا بگەڕێتەوە. بەڕێز کرولی لە ڕوونکردنەوەی چۆنیەتی دەستووری کارەکەدا کە بەنیاز بوو سوودی لێوەربگرێ پاش ئاشکراکردنی ناشارەزایی پسپۆڕەکە لەو زەمینەیەدا وتی، لە میانەی پێداچوونەوەی تەختەکاندا لەلایەن پسپۆڕەکەوە من هیچ وتەیەکم دەرنەبڕی کە ئاماژە بەوە بکا من پەیم بە ناشارەزایی ئەو پسپۆڕە بردووە. بە واتایەکی تر ئەوەندە لەسەر ئەم دەستکەوتەی خۆم بەرگریم کرد تا سەرەنجام دیمەن گۆڕا و پسپۆڕەکە دەستی کرد بە داخوازیی ڕوونکردنەوە لە من و منیش دەربارەی هەر پارچە تەختەیەک کە لە لۆریەکە دادەگیرا ڕوونکردنەوەی پێویستم پێشکەش دەکرد و لە کۆتاییدا وتم هەموو ئەو تەختانەی کە لە لۆریەکە داگیران هاوشێوەی نموونەکەن بەڵام ئێوە لە ڕەتکردنیان یاخود قبوڵکردنیان خاوەن ڕان چونکە ئێوە کڕیارن و هەق بە ئێوەیە سەرەنجام پسپۆڕەکە قەناعەتی کرد کە لەو ماوەیەدا ڕێگەکەی بە هەڵە ڕۆیشتووە. ئاکامی دان بەخۆداگرتنی منیش ئەوە بوو کە پاش ڕۆیشتنی من جارێکی تریش تەختەکان لێکدرانەوە و هەموو ئەو پارچە ڕەتکراوانەش قبوڵ کرانەوە و نرخی تەختەکان لە ڕێی کۆمپانیاوە پاش دانپیانانی پسپۆڕەکە ڕژایە سەر حسابی من بەم پێیە خۆگرتنەوەم لە چوونە ناو مشتومڕێکەوە کە بە هەقی خۆمم دەزانی و بێگوومان هەق بە منیش بوو بووە هۆی ئەوەی کە سوودێکی فراوان دەست کۆمپانیاکەمان بکەوێت و لەوەش گرنگتر ئەوەیە کە مشتەریەکیشمان لە دەست نەدا. لە بیرتان نەچێ کە ئەم دەستوورانە، لەبیرتان نەچێت کە ئەم دەستوورانە لەخۆگری بابەتی نوێ و تازە دەرکەوتوو نییە، نزیکەی بیست سەدە لەمەوبەر پێغەمبەری ئایینی مەسیحیەت عیسای مەسیح سەلامی خودای لەسەر بێت گوتوویەتی، لەگەڵ دوژمنەکەی خۆتدا هاوڕابە و وانیشان بدە کە نیازی وەرگرتنی ئەوت هەیە. بە واتایەکی تر، ئەمەی کە لەگەڵ موشتەری، هاوسەر، کڕیار و بەکورتی ئەو کەسانەی لەگەڵیاندا دەرگیرن مشتومڕ مەکەن، پێیان مەڵێن کە هەڵەن، چونکە ئەم وتەیەی ئێوە لەگەڵ ئەوپەڕی ڕاستبوونیشیدا، ئەوان توڕە دەکات و بەرهەمی توڕەیی ئەوان لەناوچوونی بیروباوەڕی دروستی ئێوەیە، کەمێک لە ڕادەربڕیندا سیاسەتتان هەبێ. نزیکەی چوار هەزار و دوو سەد ساڵ لەمەوبەر یاخود دوو هەزار و دوو سەد ساڵ بەر لە هاتنی عیسا مەسیح، یەکێک لە فیرعەونەکان بە ناوی ئاختوئی لە دەمەوئێوارەیەکی ڕۆژێکی دەسەڵاتی فەرمانڕەوایی خۆیدا، ئامۆژگارییەکی جوانی بۆ کوڕەکەی خۆی کرد کە یەکێکیان ئەمەیە. کار دروست بە تاکو بەم جۆرە ئاسانتر بگەیتە مەبەستی خۆت. لە ڕوونکردنەوەی ئەم ئامۆژگاریەدا دەکرێت بڵێین، ژیری لە کاروباردا سوود لە سیاسەت وەرگرتن ڕێگەی گەیشتن بە مەبەست کورتتر دەکاتەوە و زۆرێک لە بەربەستەکان لادەبا. کەواتە پاش نزیکەی چوار هەزار و دوو سەد ساڵ وا گومان دەبەم کە ئەو ئامۆژگاریەی ئاختوویی ئێستا دەوڵەمەندتر بووە و لەم ڕۆژەدا زیاتر پێویستمان پێیەتی. ئەم ئەگەرەش هەیە کە ئاختوئی بەر لە چوار هەزار و دوو سەد ساڵ لە کاتی خواردنەوەی مەی و بە مەبەست ئەم وشەی وتبێت کە سیاسی و کار دروست بە تاکو بە مەبەستت بگەیت ئێستا داناییە شاراوەکەی ناو ئەم ڕستەیە بۆ ئێمە زیاتر ئاشکرا دەبێت و جێی بایەخە ئەوەش بڵێین کە ئەگەر ئەم ڕستەیە خاڵی بوایە لە بەهرەی ژیری و دانایی ئەوە ئەو ماوە درێژە بە زیندوویی نەدەمایەوە. دەستووری دووهەم، بۆ بیر و ڕای کەسانی تر ڕێز و نرخ دابنێن و دەتوانن لە هەڵەکانیان خۆش ببن و هەرگیز بە کەس نەڵێن کە هەڵە دەکات.